الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيده والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين أوصيكم عباد الله ونفسي الخاطئة بتقوى الله وطاعته ڕەحم بە هەموو لایەکمان بکەی لەم کاتە پیرۆزەدا داوات لێکەم نەخۆشەکانمان شیفا بدەی ئەو کەسانەی داوای دوعای خێریان لێکردوین نەخۆشی ناڕەحەتیان هەیە خوایە شیفایان بدەی ئەوانش داوایان نەکردو هەر نەخۆشەکانیان شیفا بدەی لە مردووەکانمان خۆشبی و ئیسلاحی حاڵی زینۆکانیشمان بکەیت بەڕێزان ئەمڕۆ باسی ڕزقتان بۆ ئەکەم، ڕۆزی، ئەوەی کە خوا دەیدا بە گیانلەبەران و گیانداران، یەکێک لە ناوەکانی خوا الرزاقە، یانی ڕۆزیدەر، غەیری اللە هیچ قودرەتێک لە مەخلوقات و لە ئەرز و ئاسمان توانای نییە، ڕۆزی ڤایرۆسێکیش بدا میکرۆبێکیش بدا هەتا مەخلوقێکی گەورە ئەگا لەبەرەوە حەزم کرد ئیمڕۆ کێشمەکێش زۆرە لە دنیادا لە ناو خێزانەکانە لە ناو شارەکانە لە بینی دۆستەکانە لە بینی نەیارەکانە لەسەر مەسئلەی ڕسق و ڕۆزی و نانبڕین و ئەوانە بۆیە حەزم کرد پێشەوا عومەر خوای لێ ڕازی بێ فەرمووی بیستم لە پێغەمەری خوا فەرمووی ئەگەر ئێوە بەڕاستی پشت بەخوا ببەستن بە تەمای خوابن لە ڕسق و ڕۆزیدا خوا ڕستان دەدا چۆن ڕسقی باڵدارێک ئەدا پەلەورێک کە لە هێلانەکەی بەیانی زوو دەرئەچێ بە سکی قوپاو و برسی، ئێوارە بە تێری و ئاوساوی ئەگەڕێتەوە ناو هێلانەکەی و بێچووەکانی. ئەگەر ئێوەش بە ڕاستی بە تەمای خوا بن، پشت بە خوا ببەستن، خوا وەکوو ئەو تەیرە ڕستانەدا. پیاوێک لە پیاوچاکانی زەمانی زوو نیازی بوو بڕا بۆ سەفەر مناڵەکانیشی هیچیان نەبوو دراوسێکان وتیان بە ژنەکەی بۆ یەڵی ئەم پیاوە بڕا بۆ سەفەر لە کاتێکا هیچ نییە بۆ دابنێ سەیری ئەم جوابەکەن سەیری ئەم جوابە کەن ژنێکی ئیماندار جوابی دراوسێکانی پێ ئەداتەوە ئەڵێ بەڕێزان ئەم پیاوەی من لەو کاتەوە ناسیومە و بووین بە هاوسەری یەک هەر بخۆر بووە ڕازق نەبووە دایە هاجەریش وەختێ ئیبراهیم پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ ئیسماعیل و هاجەری دانا لە پەنا کەعبەی ئێستا ئەو کاتە شیوێکی چۆڵ و وشک بوو هەرچی هاواری لێ کرد پێشەوا و پێغەمبەر ئیبراهیم لای نەکردەوە جاری سێموتی ئیبراهیم سوێنت ئەدەم بەخوا یەک پرسیاری لێکەم لابکەرەوە وتی ها وتی خوا ئەمری پێکردووی لەم شوێنا من و ئەم تڵفە ساوایە دابنێ یا ئەمە ئیشتی خۆتە وتی خوا ئەمری پێکردم وتی دەبڕۆ خوا زایەمان ناکە ئیتر من ئیشم بە تۆ نییە یا ئەڵڵا قوتی ئیمان قوتی تەوەکل قوتی پشت بەخوا بەستن سعاتێک نابە دوای ئەوە هەر ئاوا چنگڵە ڕووکە ئەکا لە عەرزەکە ئەڵێ بەشکم ئه جوبرەئیل یەت باڵی ئەکوتێ بە عەرزا و ئاوی زەمزەم پەیا ئەبێ و دایە هاجەریش بۆوەی نەوەکو ئاوەکە ون بێ چاو چاق چاڵی بۆ ئەکا و دەوری ئەگرێ پێغەمەری خوا فەرمێ ئەگەر لێی بگەڕایە صلی الله علیه وسلم ئەگەر لێی بگەڕایە ئاوەکە لەبەری ئەڕۆی ئەبوو بە ڕووبار و جۆگە دوایی خەڵک یەن ئەڵێن ئیجازەمانەدەی لابەین لە پاڵی تۆ و مناڵەکەتا ئاو هی خۆو بێ و بەڵام بە ئیجارمان دەیتێ ڕازی ئەبێ خوا ڕازقە باوەرتان بەخوا هەبێ کە ڕازقە بەڵام بەڕاست باوەڕت بەخوا هەبێ کە ڕازقە وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها یەک گیاندار نییە بچووک و گەورە لەو سەر ئەرز و ئاسمان و ناو دەریایانەدا ئیلا ڕۆزیەکەی لەسەر خوایە خوا ئەزانێ لە کوێ ئۆقرە دەگرێ و چی دەخوا و چی دەکا ئێمە ئێمە پێغەمبەرێکمان بووە سولەیمان پێغەمبەر حکمی بەڕ و بەحری کردووە کوورەی ئەرز هەموو کوورەی ئەرز حکمی ئەرزی کردووە سولەیمان پێغەمبەر نەبی بووە و مەلیکیش بووە خوا زمانی گیاندارانی پێ فێر کردووە ئەڵێن ڕۆژێ داوا ئەکا لە خوا ئەڵێ خوایە ئیجازەی من بدە با من ئیمڕۆ ڕسقی خەڵک بدەم ئەڵێ ناتوانی ئەڵێ تۆ ئیجازەم بدە ئەڵێ باشە ئەوی ژێت حتا چاو بڕکا و بڕوا و بڕوا و بڕوا بار و تفاقە خاتە ڕێ و منجڵ و ئەوانە ئەخاتە سەر و خواردن حازەر حازرەکا ڕزق و ڕۆزی مەخلوقات بدا خوا لە بەحر یەک گیانداری بۆ دەرەکا هەرچی کردوە هەموویە خوا هەرچی دروست کردوە بەس ئەو گیاندارە هەموویە خوا ئەڵێ خوایە پاک و بێگەردی بۆ تۆ هەر تۆی ڕەزاق لە کەس نایە لە خۆت نەبێ باڵندەیەکی بەسەزمان تەنیا دوو باڵی هەیە بە باڵە شەقێ لە هێلانە دەرەچێ و ئەڕوا ئەڕوا و ئەگەڕێ خواپەکی ناخا خوارستی ئەدا ئەی تۆ چۆن خوارسقت نادا و بۆ ئەبێ بترسی کە خوای گەورە ڕسق و ڕۆزیت نەدا نا مرۆڤیش ئەگەر تەوەکولی بەخوا بێ پشت بەخوا ببەستێ خوا بە ڕازق و ڕەزداقی خۆی بزانێ خوا پەکی ناخا و ڕزقی ئەدا ئەوانەی پەکیان نەکەوێ ئەوانن کە خوا بە ڕازق نازانن ئەبێ تەوەکولمان بەخوا هەبێ بەڵام وەک باڵندەکان ئەبێ لە هێلانە دەرچین و بگەڕین و هەوڵ بدەین چی نەبکەین و تەقالا بکەین خوا ئەفەرمێ بە خەڵک، ولا تقتلوا اولادکم خشیة املاق، نەڕۆی مناڵەکەت بکوژی لە ترسی برسێتی، ها زۆر کەس مناڵەکەی لەبارە با ئەڵێ بەخوا مەعیشەتمان گرانە و معاش بەش ناکا و چی و چی و ئەوانە هەر دوو مناڵ بەسە ئیتر بەخوا بۆم بەخێو ناکرێ و مناڵەکە جاری وا هەیە لە چل و دوو ڕۆژیش تێپەڕی کردو ئەڕۆن لەباری ئەبن خوا فەرمێ نەکەی کورە من ڕسقی تۆ ئەدەم لە پێش ئەڵێ هی تۆ، نحن نرزقکم وایاهم، لە پێش ئەڵێ من کورە من ڕزقی خۆیشت دان درێژ ڕزقی خۆیشت ئەدەن تا ئی مناڵەکەت ئەگا نەکەی. وریابن لێتان تێک نەچێ و لێتان نەشێوێ لە غەیری خوا داوا نەکەن کە داوات کرد وازی لێنێ ئەو داتە دەستی ئەو کەسە کە داوای لێ ئەکەی. کاسبی حەڵاڵ، تەوەکولی مەحکەم، نیەتی پاک، بسم اللە الرحمن الرحیم کردن، ئینجا گەڕان بەدوای ئەوەی خوا بۆی بڕیوینەتەوە. بەڕێزان ئێمە تووشی دەردێکی خراپ بووین جاران یەکێک لە ئێمە سینێ گوڵە بە ڕۆژەی پێ بوو بەمە ماڵ و مناڵی ئەژیان یەکێترمان دۆن مێ زەوی هەبوو بەمە ماڵ و مناڵی ئەژیان یەکێترمان مانگایەک و گوێدرێژێکی هەبوو مانگاکە شیری مناڵەکان گوێدرێژەکە چوو داری پێ هێنا و مناڵەکانی ئەژیان ئێستا ئێمە مەعاشمان هەیە ئەگەر دوا ئەکەوێ یا کەمە مەعاشمان هەیە ئەوە یەک دوو زۆرێک لە خەڵک بازرگانیەکە باغداریەکە بعضی حیوانش بسێنم بیدەم بەو کابرایە بربەنیوەی بیکە دوکانداریەکە نازانم چیەکە چیەکە کاکە گیان خوا بڕیوێتیەوە بۆت بەخوا پەنج قەناڵ قەنات لێ بدەی پەنجا جۆگا لێ بدەی هەر ئەوەیە خوا بۆ بۆی بڕیویتتەوە بەس تەوزیعیەکەی تۆزێ لێرە و تۆزێ لەوێ ئەبێتەوە بە ئەو ڕستقەی کە خوا بڕیوێتیوە لەبەرەوە محاولە بکە زیاد مەڕۆ خۆت مەڕەتێنە عەزێتی خۆت مەدە ئەوەندەی کە خوا لێی داوا کردووی ئەوەندە هەوڵ بدە ئەوەندە بڕۆ سەرداری پێغەمبەران سەلامی خوای لەسەر بێ دانانیشێ لە مەکە شوانی ئەکا لە ماڵی ئەبوو تالیبی مامیەتی ئەزانێ مامی مناڵدارە ئەڕوا دەرەچێ بۆ توجارەت چێ بۆ شام پیاوە مەردە پێشەواکەت مەردە پاڵ ناداتەوە بڵێ بابیکەن بەدەمەوە نە ئەڕوا ئەرکی مامەکەشی سووکەکە ئەبو بەکری صدیق خەدیجە خان عوسمانی کوڕی عەفان سوهەیبی ڕۆمی عەبدوڕەحمانی کوڕی عەوف سەلامی خوایان لەسەر بێ و ڕەحمەتی خوایان لێ بێ ئەمانە چی بوون ئەمە بازرگانە گەورەکانی مەکە و مەدینە بوون نەیانوت ئێمە سەحابەی پێغەمەرین و خوار ڕازی قای نێرێن نا مۆخ و ئێسقانیان بوو بە ئاو، ڕەنجیان ئەدا، هەوڵیان ئەدا، تەقالایان ئەدا. جارێک ئا لەم مینبەرا شتێکم بۆ گێڕانەوە، بە خێرایی دووبارەی ئەکەمەوە. پیاوێک ئەڕوات بۆ خزمەت پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم. ئەڵێ شتێکم بەرێ حشترێکم بەرێ با ماڵ و مناڵەکەمی پێ بەخێو کەم پێغەمبەری خوا هیچی لە دەسا نابێ ئەڵێ بڕۆ لەو دیو ئەو گردۆڵکەوە پیاوێ لەوەیە ڕانە حشترەکەی لەوەیە فڵانە سەحابەیە بڕۆ بۆ لای بڵێ پێغەمبەری خوا ناردومی بۆ لات هاوکاریم بکە کە ئەمیش ئەڕوا ئەزانێ ئەم سەحابەیە ڕانەحوشترەکەی ئەلەوەڕێ خەرمانێکی هەیە لە ناو درزی خەر ئەرزەکە ئەزانێ وردە وردە دانەدانە خورما بێ یا نیسک و نۆک بێ دەری ئەهێنێ لە درزی ئەرزا دەری ئەهێنێ و ئەیکاتۆ سەر خەرمانەکە ئەمیش کە چاوی پێیەکەوێ ی هاوار من بڕۆم ئیستا داوای چی بکەم لەمە ئەم ڕسقی مێرولایە بڕێ لە کونی عەرزا ئیستا من چی لە داوا بکەم ئەگەر ڕێتۆ ئەڵێ وەرە کاکە وەرە ئەڵێ ئاخر نازانم ئەڵێ وەرە ئیشت چییە تۆ وەرە ئەڵێ وەڵا من بۆ شتیاتم بەس کە تۆم بینی خەریکی ئەوە بوو ئیتر مەیوس بووم ئەڵێ نا مەویستمە وەرە تۆ داوا بکە ئەڵێ وەڵا من چووم بۆ خزمەت پێغەمبەری خوا صلی وسلم داوام لێ کرد یارمەتیم بە ناردمی بۆ لای تۆ ئێستا هاتوومە زانم لە کونی ئەرزا دەغڵ و دان دەرەیەنی لەبەرەوە وتی دەی پێغەمبەر ناردویتی بە قوربانی پێغەمبەر بمتی بەڵێ وتی دەی بڕۆ لە نا ئەو ڕانە حوشترا کامەت بە دڵە ملی بگرە کامەت بە دڵە کامە زۆر جوانە ملی بگرە ڕاوی حەدیسەکە ڵێ سوێن بەخوا ملی حوشترێکی گرت هەشتی بە شوێن ناڕۆشت هەشت دانە یەعنی ئەوە دایکێک بوو هەشت دانەی بە دواوە ڕۆی هەشت دانە ئەڵێ دەری کردن وتی بەخوا نایگەریتەوە بەخوا هەژدەی تریش پێێتە شوێنی ناگەرمە بێ هەموان بەری وتی سرم سڕ ماوە لەوە ئاوا لە ئەرزا خەریکی و لە ئەم بەخشینە سرم سڕ ماوە وتی گیانەکەم مەگەر ئاوا پیای نەکەم ناتوانم ئاوا بیبەخشم ڕەزیلی خراپە بەس کەسابەت کاسب حەبیبی خوایە خۆشەویستی خوایە بۆیە هەوڵبەن کاسبی حەڵاڵ بکەن ڕەنجی مەردانە بدەن دەست بە دەست نوێش لە ماڵ دەرچی بیسمیلایی بکە پێغەمەری خوا فەرمی صلی الله علیه وسلم هەر جێگەی خۆیەتی لێرە ئەڵێ هەر کەسێ بەیانی لە ماڵ دەرچوو بەتەمای خوا بوون و پشت بە خوا بەستنە، قسەیەکتان بۆ دووبارە ئەکەمەوە، پیاوێ هەبوو زۆر خۆش بوو کە قسەی خۆشی ئەگێڕایەوە لە ماڵە لە ماڵی خۆیان یا لە ماڵی ئێمە ئەیوت توخوا ئەگەر بیستووشتانە هەر لەبەر من تۆزێ پێ بکەنن ئەم قسە ئەیگێڕم و ئەگەر بیستووتانە هەر لەبەر من تۆزێ پێ بکەنن من ناڵم پێ بکەنن ئەڵێم ئەگەر جاری ترش بۆم باس کردوون تخوا ئەم جارەش لێم قبول بکەن لەوانەیە خەڵکانی هاتبن نەیان بیست بێ قسەکە باسی چیەکا باسی پشت بەخوا بەستن و بەتەمای خوابوون و متمانە بەخوا بوون ئەمە کەی ڕویاوە بە واقعی ئەمە ڕویاوە هەر بەڕاستی ئەمە ڕویداوە لە زمانی شەعباسی ئێرانیە لە تاران مەدرسە ئەبێ مەدرسەی مەروە فەقەی تیاابێ قوتابی تیاابێ یەکێک لەم قوتابیانە ناوی نەزەر عەلی تاڵەقانییە. زۆر فەقیرە بێ، زۆر داماوە بێ، نە جلوبەرگ، نە پێڵاو، نە پارە، نە خواردن، زۆر داماوە بێ. ساڵێ و دوان و لەناو فەقێکانە ڕووتەڵترینیانە. ئەم کوڕە بیرەکاتەوە من چی بکەم خۆ من ئیشی ترم پێ ناکرێ بڕۆم کرێکاری بکەم ئەی حجرەکەم چی بکەم ڕۆژەیە بە خەیاڵی ئەڵێ وەڵی نامەیە نووسم بۆ خوا ڕێک دانیشێ قەڵم دەرەیە نێو نامەیە ئەنووسێ بۆ خوا نامەیە بەرای خوددا جاجەریانەکە ئاوایە بە ناوی خوای بەخشندەی میهرەبان. بۆ جەنابی خوای پەروەردگار السلام علیکم ئەمە نەزەر عەلی نووسیوێتی من یەکێکم لە بەندەکانی تۆ جەنابت لە قورئانا فەرمووتە هەموو گیاندارێک لە زەویدا ڕۆزیان لەسەر خوایە منیش یەکێکم لە گیان لەبەرەکانی تۆ لەم سەرزەویی تۆدا لە شوێنێکی تری قورئانەکەتا فەرمووتە ان اللە لا یخلف المیعاد خوا بەڵێنی خۆی دەباتە سەر و وەعدە خیلاف لە زاتی خوا نییە لەبەر ئەوە من چەند شتێکم پێویستە هیوادارم بۆم جێبەجێ بکەی کە ئەمانن یەکەم ژنێکی هاوسەرێکی جوان و دیندار دووهەم، خانووێکی گەورە و فراوان. سێیەم، یەک خزمەتکار. چوارەم، یەک ئەسپ و عارەبانە. پێنجەم، باخێکی خۆش و جوان. شەشەم، بڕێک پارە بازرگانی پێوە بکەم و موحتاجی کەس نەبم. تکا دەکەم لە پاش هاوکاریکردنم ئاگادارم بکەیتەوە. نامەکە ئەنووسێ و قەپاتی ئەکا ئێ بیبەم بۆ کوێ لە کوێ داینێم بیدەم بە دەستی کام بەری دۆ بە کام عینوان بینێرم هەرچی سەریە نێو سەرە بە ئەڵێ وەڵاهی خۆ ئەڵێن مزگەوت ماڵی خوایە ئەی بم بۆ مزگەوت ئەچێ بۆ مزگەوتی گەورەی تاران ئەیکا بە گوێسەپانەی مزگەوتەکە بە من میچی مزگەوتەکە نامەکە ئەکا بە بنمیچی مزگەوتەکە ئەڵێ معلوم خواگیان ئەیبینێ و ئەیدۆزێتەوە شا عباس ڕۆژی جمعە بێ بەیانی زوو ئەڵێ بە حاشێ و حەواڵەکەی ئەڵێ با بڕۆین بۆ ڕاو ئەچن بۆ ڕاو بە ئەمری ئەلله لەم تارانە بە بەردەمی ئەم مزگەوتایەن کە ئەگاتە نزیکی مزگەوتەکە یەک ڕەشەبا هەڵەکە ویزەیە ئا سبحان اللە نامەکەی نەزەر عەلی لە بن میچی مزگەوتەکە دەرێن ئەیخاتە بەر پێ شەعباس شەعباسیش دانەوێتەوە نامە ئەمە شتێکە و نووسراوە و وەڵا هەڵیەگرێ و ئەیکاتەوە ئەی خوێنێتەوە و ئەی خوێنێتەوە و ئەلێ بە خەڵکەکە بگەڕێنەوە خێرە قوربان ئەلە بگەڕێنەوە بۆ کۆشک وەزیر دەربار هەموویان ئەگەڕێنەوە بۆ کۆشک ئەڵێ بڕۆن هەرچی وەزیر و پەرلەمانتار و مدیر و هەموو کاربەدەستانم بۆ بانکەن هەمویان کۆکاتون قوران چی ڕویە ئەڵێ کاکە یەکێ نامەیەکی نردووە بۆ خوا خوش ئەو نامەی حواڵەی من کردو ئەبێ ئیشتەکانی بۆ جێبەجێ بکەم جا دانیشن ئەڵێ چی ئەڵێ داوای ئەمەی کردووە ئافرەتێکی دیندار و جوان خانوویەکی گەورە و فراوان خزمەتکارێک ئەسب و عارەبانەیەک باخێکی خۆش مەبلغێ پارێک دوای کاسپی پێوە بکەم محتاجی کەس نەبم ئەمرە فەرمێ هەموویانی بەڕێک و پێکی بۆ جێبەجێکرێ ئەم نامە ئێستەیش ماوە لە مۆزەخانەی گولستان لە تاران ئەم نامە هەڵگیراوە و ماوە نامەی نەزەر عەلی بەرخودا نامەی نەزەر عەلی بۆ لای خوا ئەم کوڕە شتی عجیبی کردووە دوای نووسیەتی بەندەی داماوت نەزەر عەلی تاڵەقانی لە دوای نووسینی نامەکە وەکو پێم وتن خستی ئەو شوێنە و ئەوانە خوای گەورە ئیشەکانی بۆ جێبەجێ کرد بۆ چونکە تەوەکلی بەخوا بوو چونکە پەنای بۆ شا نەبرد بۆ مدیر و فلان نەبرد بیری کردەوە خوا ڕازیقا دەی منیش مەرزوقێکی خوام نامێکی بۆ نووسی خۆ لەوانەیە لە هەموو لە هەموو عمری بە شەریەتا ئەمە دووبارە نەبێتەوە یەکێکی تریش بڕوا وا بکا نا ئەوە تەواو ئەوە زەمانێک و تێپەڕی و گوزەشت شا عەباسمان نییە ئێستا جا ئەم دەرسانەی لێ وەرەگرین یەکەم پشت بەخوا بەستن بەڕاستی دووهەم وەختێ دەتەوێ بەرە و لای خوا بڕۆی تەنها پێویستت بە دڵێکی ساف و پاکە هەچی تری تیا نەبێ سێەم ئەگەر خوا بیەوێ کارێک ئەنجام با هۆکارەکانی بۆ ساز دەکا ئەگینا خەڵکی نا بۆ بێ شەعباز لە بەریە مزگەوتەوە بڕوا بۆ بێ لەم وەختا ئەم ڕەشەبا هەڵبکە بۆ بێ ئەم نابە ئەم نامەیە با بۆ ئەو لانەی بای خاتە بەرپێ ئەم پیاوە کەواتە خوا، اذا اراد اللە شیئا هیئ له اسبابە، ئەگەر خوا ئیرادەی شتێکی بوو ئەسبابەکانی بۆ ساز دەکا. چوارەم، قەناعەتی تەواوی ئەو فەقێیە بەوەی خوا ڕازقە و توانای هەیە هەموو شتێکی بۆ دابین بکا. پێنجەم، ئەڵێ، ئەڵێن کابرایەک داوای کرد لە خوا، ئەمیش داوای شتی کەمی نەکردووە، ها؟ داوای شتی کەمی نەکردووە خۆی توانی بڵێ کراسێک و شەروالێک و جووتێ پێڵا و فڵان و فڵان داوای شتی پیاوانەی کردووە پیاوانە ئەڵێن کابرایە ئەڵێ خوایە گیان هەزار دینارم بۆ بنێری محتاجم وەڵا کابرایە هەیە دەڵێ ئەو هەزار دینارە بزانە خۆت ماڵ و مناڵ فەقیرێ خەرجی کە کابرایش دەڵێ یاڕەبی خوایە کەس داوای کەم ویلی ئەکا کوێری کەی یەکسەر کوێرە بێ چونکە هەزارەکە بە کەم ئەزانێ هەزارەکە دە هەزاری داوا کردو هەزارەکەی بۆ هاتووە ئەڵێ خوایە کەس داوای کەم ویلی ئەکا کوێری کەی ئەڵێن کوێرە بێ ئێ بابە ئەبێ قەناعەت هەبێ قەناعەت هەبێ بەخوا کە ئەوداتێ خاڵی ئەخیر ئەم نەزەر عەلیە پڕ بە دڵی خۆی داوا لە خوا دەکا شتەکانیشی زۆر سەرە بنەڕەتین گرنگ و گەورەن لەبەر ئەوە ئەبێ قەناعەتمان بەوە هەبێ خوا ڕازیقە. دوێنێ لە عێراق و پەرلەمانی عێراق گەلەکۆمەیە کرا لە کورد. گەلەکۆمەیەکمان لێ کرا. هەرچی ناڕێک و نەیار بوو لە یەک لەحزەی مەلابانگانە دوێنێ مەلا بەمن هەموو دەستە جەمعی دەستیان بەرز کردەوە هەر بۆ خواستڵحاوێکی تا نەبوو بڵێ وەڵایی من لەگەڵ ئەمانە نابم ئێمە بترسین بڵێنی تر ئەمرین لە برسانە خوایەکمان هەیە خوایەکمان هەیە دەممان بە ئەسکەناڵ نەکەنراوە حتا گیانمان تیاابێ خوا ڕزقمانە دا لە کوێوە نازانم بە چی نازانم بەڵام ئەینێرێ پیاوێ لە بەغا کەوتبووە دیجلە سێ ڕۆژ لە ناو بەحری دیجلا بوو ڕووباری دیجلە غەواسەکان گەڕان دەریان هێنایەوە بردیان بۆ مەدینە تۆپ ئەمە ئەو کاتە من لە بەغا بووم هەشتا و یەک بردیان بۆ مەدینە تۆپ ئیسعافی فەوریان بۆ کرد و تەنەفوسی سەناعیان بۆ کرد و ئۆکسجین و دەی دەی دەی دەی وەڵا کابرا پژمی هۆشی کردەوە دوای سێ ڕۆژ هۆشی کردەوە کە هۆشی کردەوە هەڵسایەوە وتی شۆربا شۆربا شۆربا شۆربا داوای شۆربای کرد وەڵایەک دەوری شۆربایان بۆ خوار شۆرباکەی خوارد و مرد شێخ مەحموو غەریب ئەیوب بەقالە و ماعون شۆربا یەک قاپ شۆربای مابوو لەم سەر ئەرزا بیخوا ئەبێ بێت بیخوا و ئینجا بڕوات خەیاڵ نەکەی یەک ڕۆزیو مابێ نامری لەبەر ئەوە ئێمەش ئەبێ نە لە بەغا بترسین نە بە تەمای ئەمریکا و ڕوسیا بین نە بە تەمای حکوومەت بین بەڵام ئەبێ ئیشی خۆمان بکەین، ئەبێ سەنگەری خۆمان بگرین، ئەبێ کاسپی حەڵاڵی خۆمان بکەین، ئەبێ مەعاشی حەڵاڵی خۆمان بخۆین، جا دوایی داوا لە خوا بکەین، بەخوا یا عەبدی کن لی کەما ئوریت، خوا فەرموێ بەندەکەم وەک بەو جۆرەی من ئەمەوێ تۆ وابە بۆم، ئەکن لەکە کەما توریت، چۆنت گەرەێ بێ وات بۆ ئەکەم. چۆنت گەرەکە بە وات بۆکەم بە مەرجێ تۆ وابی کە خوا ئەیەوێ دەبا وابین دەبا کۆڵبین لە دووری لە خوا لە دووری لە پێغەمەر لە دووری لە عقل لە دووری لە ئەخلاق باواز بێنین بابگەڕینەوە با هەوڵبەین دوێنێ کورد تابلۆیەکی زۆر جوانی نەخشاندووە، بەڵێ پارەمان نەدرایە، بەڵام یەکڕیزی پەرلەمانتارەکانی کوردستان لە بەغا قوتێک بوو، هێزێک بوو، شەرەفێک بوو، غیرەتێک بوو، ئافەرینیان بێ و دەستخۆشیان لێکەم، دەستخۆشیان لێکەم، ئەگەر کورد ئاوا بن، ئاوا یەک بگرین، یەک ڕیز بین، من من و تۆ تۆ نەکەین، خوا عەلیم و خەبیرە خوا سەرمان نەخا. بەڵام بڕۆن کتێبی شەرەفنامەی شەرەف خان بخوێننەوە، کتێبی ئەمین زەکی بەگ بخوێننەوە، کتێبی شکروڵای بابان کتێبێک هەیە لەسەر کورد و کوردستان بیخوێنەوە هەر کورد خۆی لە خۆی لەناو بردووە خۆی قڕانی خۆی کردووە خۆی خۆی داپاچیوە لە تولی تاریخ و مێژووە بەشەڕ بە فێڵ بە دیعاە بەچی لەبەرەوە ناخوا بابین وەکو برا لەسەر سفرەی ئەم کوردستانە لە ژێر سایە ئەو خوایەدا کۆبینەوە بزانە خوا یارمەتی یارمەتیمانە دایان نایدا کورە خەڵکی نا واللە ئەمە ئەمە لەم شوێنا وتومە واللە نە لە عەرەبا نە لە تورکا نە لە فارسە ئەوەنەی کورد مسلمانی ڕاستەقینە و پاکی تیا نییە ئەوەنەی کوردستان مزگەوتی تیا نییە کوردستان کوردستانی گەورەڵێم بڕە هەموو دنیا بگەڕێ ئەو چوار وڵاتەی دەوریان داوین خوا عەلیم بە بەقە کوردستان مزگەوتی تیا نییە بەقەد مر کوردستان گەنجی مولتەزیمی تیا نیە دەست بە دەست نوێژ ئافرەتی بە حورمەت قورئان خوێن کاسبی حەڵاڵ ئەی باشە بۆ ئێمە بۆ سەر ناکەوین خەلەل هەیە بگەڕێن خەلەلەکان بدۆزنەوە چاکە بێ لەوە زیاتر وەختان ناگرم هەر لێرەوە سوپاسی بێپایانم بۆ ئەو جەماوەرەی کوا لە دوای جومعەی ڕابردوو هەندێک پەیج و کەناڵی نالەبار کەوتنە سەر و گوێزەی مامۆستا تاهیر بامۆکی وێنەی نەشیاو قسەی نەشیاو بەڵام جەماوەرێک لە کوردستان لە دەرەوەی کوردستان لە ڕۆژهەڵات و لە باکوور و لە ئەوروپا و لە ئوسترالیا و فنلەنداوە پشتگیرییەکی عەجیب و غەریبیان بۆ میحرابەکەی پێغەمبەر و بۆ دینەکەی خوا و بۆ خزمەتکاری دینەکەی خوا مامۆستا تاهیر دەربڕی چاوی یەک بە یەکیان ماچەکەم دەستی یەک بە یەکیان نەکوژم ئافرینتان بێ و ماڵتان ئاوا بێ هەر وەک چۆن پشگیریتان لە پێغەمەر کرد پشگیریشتان لە میراتگرێکی پێغەمەر کرد خوا قبوڵم کا بە میراتگری بەڵام داوای ئەوەڵ و ئاخیرم ئەوە بووە و ئیستاش دووبارەیەکەمەوە توخوا توخوا گەنجەکان براکان خوشکەکان توخوا لە فەیسبووکەکانتان توخوا لە یوتوبەکانتان توخوا لە نووسینەکانتان لە کەناڵەکانتان قسەی نەشیاو نەیە بە دەمتانە توخوا جنێو نەیە بە دەمتانە پێغەممەر جنێو فرۆش نەبووە ئەی خوا هیدایەتی ابو جهل بەی خوایە ابو جهل خوایە ئەم دینە بەرز کەیتەوە بە عومەر یا بە ابو جهل دقت بن خەڵکێک دانیان شکاندووە لە تایف قاچیان بریندار کردووە مەلایکەیە ئەڵێ تەختیان کەم کەپسیان کەم ئەڵێ نا نا خوایە ئومەتەکەم نازانن خوا هیدایەتیان بەی با ئێمە ئومەتی پێغەمبەر بین عەزیزەکەم تۆ ناوی محمد رسول اللە لەسەر پەیجەکەو داناوە مەدالیای رسول اللە کەی بەستنتەوە ئەبێ ئەخلاقت وەکو پێغەمبەر بێ نابێ جنێویان پێدای جنێو بدەی نابێ قسەیان پێوتی قسە بڵێی ئەبێ ئەبێ ادفع بالتي هي احسن ئەخیر قسە من لە جمعەی پێشوو گلەیم کرد لە کاربەدەست و حکوومەت لە ناوی قسەکانما کەلیمەی پارێزگارەکەیان هات بەدەمما بردیان بۆ تورکیا بەڕێزان خوا ئەگرم بە شاید لەم شوێنەی کە تێ ئاوەساوم ئەوە سی و پێنج ساڵە من لە خزمەت خەڵکی مسلمانم خوا ئەگرم بە شاهید لەم شوێنەی تیاوەساوم لە کوورەی ئەرزا لەم کوورەی ئەرزا لە یەک شوێنەوە مناڵێک هەڕەشەیەکی لێ بکردمایە ئەم قسەی ئێستا ئەیکەم نەمەکرد بەڵام واللهی بنەماڵەی ئەو پارێزگاری هەولێرە تقریبا دە کەسیان پەیوەندیان پێوە کردووم ئەوەنە نەجیب ئەوەنە شەریف ئەوەنە بە حورمەت وەڵاهی شەرمەکەم قسەکانیان بگێڕمەوە لە مۆبایلەکەم هەمووی تەسجیل کراوە ئەڵێ مامۆستا سوێن بەخوا بەخوا ئەو چاوانەی خۆمان ئێمە تۆمان خۆشەوێ ئەزانین چ مامۆستایەکی بەڵام مامۆستا لە ماڵی ئێمە تەعزیەیە بەخوا مامۆستا ئەو دکتۆرە پارێزگاری هەولێرە بەخوا مامۆستا تا هۆشی بەخۆی و بۆ ڕازی نەبووە لە هەولێر دەریکەین و توێتی وەڵایی ئەبێ لە هەولێرا بمرم تا هۆشی بەخۆیەوە بووە ڕازی نەبووە ئێمە بردومانە دوای ئەوەی بێهۆش کەوتووە و بۆ تورکیامان بردووە چونکە جیهازێک هەیە تەنیا لە ئەردەن و لە تورکیا هەیە کەس و کار بە تایبەتی دایکی کە بە سەریوێتی زۆر ناڕەحەت بوو حەزمان کرد ئەوەی توانا و مادیمان هەیە بیکەین لەبەر ئەوە من داوای لێبوردن لەو بنەماڵە ئەکەم ئەگەر عەزێتی دڵم ماون منیش عەزێتم ناون چونکە من لەگەڵ ئەوانم نەبووە من لەگەڵ دەسەڵاتم بووە تومە پارێزگارەکەیان بەڵام لەبەر ئەوەی ئەوان ئەوەنە شەریف و ئەوەنە نەجیب بوون بەو زمانە قسەیان لەگەڵ منا کرد و ئیعتیزاریشان بۆ ئەکردم هێشتا من لێرەوە داوای لێبوردن لە باوک و دایکێکم لە بنەماڵەکەی ئەەکەم ئەگەر بە بۆنەی قسەی منۆ عەزێتیان بووە چونکە هەندێ پەیجی یەعنی بەڕاستی قسەی خراپ نەکەم باشە ئیستا بە ئێوەم وت یانی شتی ناخۆش هەڵسی ڕسمێکی مامۆستا و ڕسمێکی ئەو دروستکەی و بڵێ ئەوە ئەو ئەو کاکە من یەک کەلیمان ناویشم نەبردووە تومە پارێزگارەکەیان یعنی هی حکوومەت بۆیە با ئاگامان لێبێ ئەوەی ئەی نووسین لەسەرمانەکەوێ ئەبێ وریا بین خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوای گەورە ڕەحممان پێ بکا ئیسڵاحی حاڵمان بکا سەرکەوتوو و سەرفەرازمان بکا خوایە لێت بەزیاو بێ بۆ ئەو بارانی ڕەحمەتە خوایە لێت بەزیاو بێ بۆ ئەو بارانی ڕەحمەتە تەنانەت تەنانەت کۆرۆنای شیکست کرد بارانەکە مسڵمانان ان شاء اللە بە حەول و قوەتی خوا کۆتایی پێیە بە حەول و قوەتی خوا کۆتایی پێیە خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەی هەر کەس داوای لێ کردوین یا ڕەبی لەم سەر ئەرزا لەم کوردستانە نەخۆشیان هەیە خوایە شیفای نەخۆشەکانیان بدەی خوایە شیفایان بدەی خوایە لە مردوەکان خۆشبی خوایە لەم جەمە خۆشبی اقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا آمين